سەربەرزییە، وە گەڕانەوە بۆ لای خوای تەعالا و تەوبەکردن و بەردەوام بوون لەسەر کردەوەی چاکە ئەبێتە هۆی ئەوەی کەوا خوای تەعالا زوڵم و ستەم لەسەرمان لابدا و بەرزمان بکاتەوە لە دنیا پێش قیامەت و ژیانێکی خۆش و بەختەوەر ببەینە سەر